بەشی پێنجەم. وتم بەڕێستان هاتبوون تا تەماشای مۆزەخانەکە بکەن بەڵێ زۆرم حەزەکرد بیبینم بەڵام بەداخەوە ئەم ڕۆمۆزەخانەکە داخراوە بەهۆی ئەو بەفروبارانی ئەم چەند ڕۆژی دواییەوە ساپیتەکە دڵۆپاکە و جا بۆ ئەوەی ئەزێ بە تابلۆکان نەگا بۆ ماوەی هەفتەیەک مۆزەخانەکەم داخستووە تا بە تەواوی ساپیتەکە چاکەینەوە ئەوسا سەر لە نوێ دەرگا بۆ هەمووان دەخرێتە سەر پشت کەواتە مۆزەخانەکە لە ژێر چاودێری جەنابتانایە و ئەگەر حەز بکەن دەتوان ئیجازە بفەرموون تا بیبینم بێگومان ئەتوانم بەڵام خانم خۆتان ئەزانن شتەکە کارێکی ئیدارییە و بەرپرسیارێتی تێدایە هێندە بە نەرمی و شیرینی وەڵامی دامەوە کە ناچاری کردم ڕام بێم و چەند پتر پێم دادەگرت ئەو نەرمتر دەبوو من ئەگەر بە تەواوەتی دڵنیا دەبووم کە ئەو خانمە قەشەنگە هەمان خانمی نەناسی خاوەن چاوەکانە بێگومان خۆم بەدەستەوە نادا و ناچارم دەکرد کە زیاتر تکام لێ بکا تا دەمهێنایە سەر بار و دەکەوتە سەر ئەژنۆ هەستم دەکرد ئەم ئافرەتە مامۆستای ناسیوە لە هەمان کاتدا دوو دڵیش بووم دەبواە کەسێتی و ئیرادەی خۆم بەستەری دابسەپاندایە بەڵام خەوشەکەم لەوەدا بوو کە نیگەرانی ڕێی لێ دەگرتم و ناچار دەبووم دەست بەدارەوە بڕۆم چەندەها جار خۆزگەم خواست کە غەڕەجەب زیندوو وایە و هیچ نەبواە ئەگەر بۆ تەنها جارێکیش بواە وەڵامێکی ڕاست و ڕەوانی پرسیارێکمی بدایەتەوە پێی وتم دەتوانرێت ڕۆتیناتی کاری ئیداری بشکێنرێت جگە لەوە من لەسەر سەفەرم و ئەگەر ئەمڕۆ و تابلۆیانە نەبینم ئیدی بوارم نابێت ئەمە هەڕەشە نەبوو ئەم ئافرەتە بە بۆنەی تێپەڕبوونی پ ساڵ بەسەر ڕۆژی مەرکی مامۆستادا بۆ تەماشاکردنی کارەکانی هاتبوو بەڵام من ئەوم بە هەڕەشە نازانی بەڵام من ئەوم بە هەڕەشە لە قەڵمدا و گیرتر بووم دەتوانم تکا لە خان بکەم کە ڕۆژێکی تر بۆ ئێرە بفەرمونون نەخێر ئاغا ئەو تکایە مەکە ناتوانم ئافرە تەنەناسەکە ڕاچەنی، زەردەخەنەی سەر لێوی گۆڕا بە خەم، بەڵام ئەمە زۆری نەخایاند، سەری ڕاوەشاند، سەر لە نوێ زەردەخەنە سیمای ڕۆشن کردەوە و دانە سپییە خشتەکانی دەرکەوت. وتم، بۆچی؟ دیارە ئەمڕۆ ڕۆژێکی تایبەتییە. نەخێر ئەمڕۆ ڕۆژێکی تایبەتی نییە، بەڵام حەزم دەکرد ئەمڕۆ کارەکانی مامۆستام ببینیایە. خەریک بوو بێ ئومێد دەبوو ئەوەندەی نەما بوو بڕوا ئەم هەلم قۆستەوە پرسیم دەتوانم داوا لە خانم بکەم خۆیانم پێ بناسێنن من چاودێری ئەو قوتابخانەیەم ئاغا چ کارێکتان بە من هەیە من هەر کەسێ بم داواتان لێکم ئیجازە بفەرمونون کە ئەمڕۆ تەماشای کارەکان بکەم چونکە دەرفەتی ترم نابێ زۆر سپاسیشتانەکەم دیارە خانم خۆشی هونەرمەندە لەوە چێ خۆشتان نیگارکێش بن هەڵبەتە لەم حاڵەتەدا دەتوانین ئاسانکاریە بکەین گەرچی ئیجازەدان بە بەڕێزتان هەر کەسێک من لەسەر ێشە خاڵی نییە بەڵام هەمیشە دەتوانین بیانوش بدۆزینەوە بۆ نمونە بۆ بیانووی کە باری خراپی هۆڵەکەتان پیشانە دەم دەتوانم فەرمان بدەم دەرگاکەی بکەنەوە کە حەزم کرد خۆتان بناسێنەوە بەستم ئەوە بوو ئەگینا من دەتوانم چی بکەم من لەم مۆزەخانەیە بەرپرسیارم و خۆشمەوێ ئەگەر بزانم پێشنیازی ئێوە دەگاتە بەرچاوی کاربەدەستان کە هیمەتێ بکەن ساختومانی نوێ ئەم قوتابخانەیە زوو تەواو بکرێ ئەوا ئامادەم لە ئێستاوە تا سبەی بەیانی دەرگای هۆڵەکەتان بۆ بخەمە سەر گازی پشت. جگە لە هەموو ئەم شتانەش هەر کەسێک بۆ تەماشاکردنی مۆزەخانەکە دێ دەبێ لە پێشدا ئیجازەی لە نووسینگەی قوتابخانە وەربگرێت وابزانم دڵی بە حاڵم سووتا بە چاوی بەزەییەوە نیگایەکی کردم وەک ئەوەی قسەکانی من کاریان لێکرد بێت یا دەشێ ئەو زمانە ڕسمی من بەزەیی ئەوی وروژاند بێت لە ناکاودا شتێکی سەیر ڕوویدا لەگەڵ ئەوەشدا کە لە مێژە چاوەڕانیم لەگەڵ ئەوەشدا کە ساڵانێکە خۆم بۆ ئەو ڕێکەوتە ئامادە کردووە کەچی بەلامەوە هەر سەی بوو پێی وتم ناوم فەرەنگیسە. ئێستا گەر تکاتان لێ بکەم کە ئیجازە فەرمونون ئەمڕۆ تەنها نیو سعات تەماشای مۆزەخانەکە بکەم بڕۆم هەم دیسان داواکەم ڕەت دەکەنەوە هەم دیسان داواکەم ڕەت دەکەنەوە من نە هونەرمەندم و نە نیگارکێش و نە ڕۆژنامەنووس بەڵام زۆر حەزەکەم ئەمڕۆ ئەو تابلۆیانە ببینم شتە سیرەکە و قسانە نەبوو کە کردی شێوەی گوتنەکەشی نەبوو ئەوەش نەبوو کە فەرەنگیز بێ ناوهێنانی خانەوادەکە ناوی هەمان ئەو ئافرەتە بوو کە پێنج ساڵ لەمە و بە ڕۆژی حوتەمی بەفرانبار هات بۆ دیدەنی پێشانگاکە و ئەو بوو دوای چەند ڕۆژێک ئاغاڕەجە پێیوتم کە لە هۆڵەکەدا بینیوێتی نەخێر من دڵنیابووم کە ئەم ئافرەتە خۆیەتی لە نێو پێنج ئافرەتدا کە پێنج ساڵ لەمەو بەر ڕۆژی حوتی بەفرانبار هاتبوون یەکێکیان ناوی فەرەنگیز بوو ئەویش ناوی خانەوادەکەی خۆی نەنووسی بوو من سەرژمێری تەواوی بینەرەکانم لەبەردەستدا بوو لە ماوەی ئەو پێنج ساڵەدا چەند جارێک کچان و ژنان فەرەنگیز ناو هاتبوون بەڵام هەموو ئەمانە لەگەڵ ناوی خۆیاندا ناوی خانەوادەکەشیانە نووسی لەگەڵ هەموو شاندا قسەم کردبوو بە چ تاسەیەکەوە گوێم بۆ قسەکانیان شلە کرد. بەڵام ئەو سیفەتی کە دەبوایە لەم ئافرەتە نەناسەدا هەبوایە، واتە نیگای بڕندەی چاوەکانی لەم کچ و ژنانەیا نەبوو. تەنها یەک فەرنگیز بێ ئەوەی ناوی خانەوادەکەی بنووسێ، پێنج ساڵ لەمەوبەر لەم ڕۆژەیا هاتبوو کە حەوتی بەفرانبارە و لە هەمان ڕۆژدا و، پاش تێپەڕبوونی پانزە ساڵ بەسەر مەرگی مامۆستایا سەر لە نوێ هاتۆتەوە، بە نیگایەکیشەوە هیچ گومانێکم نەما کە ئەم ئافرەتە خۆیەتی. هەمان ئەو جانانەیە یا ئەو فریشتەیە کە سەری مامۆستای خواردووە. یان ماوەیەک بەختەوەری کردووە، هەر لەبەر ئەمە حەقی خۆم بوو زیاتر پێدا بگرم و ئەو ڕۆژە ڕێی نەدەم کارەکانی ببینێت تا هەم دیسان بێتەوە و بکەوێتە سەر ئەژنۆ و خۆی بەدەستەوە بدا و هەموو ئەو نهێنییانەم بۆ ئاشکرا بکا کە لام بوونەتە مایەی پرسیار. بەڵام وەک وتم ناکاو شتێکی سەیر ڕووی دا، وەختێ وتی، ئەگەر تکاتان لێ بکەم. چاوەکانی حاڵەتێکی سەیریان بە خۆوە گرت، نازانم بڵێم چی، حاڵەتێک بوو تکا بوو، پاڕانەوە بوو، دەویست دڵی من بکا بە ئاو. دەیست بەو چاوە فریودەرانەی بمخرۆشێنێت ناتوانم حاڵەتی چاوەکانی ڕوون بکەمەوە هەستم کرد هێزێکی قورس خەریکە دڵم لە جێی خۆی هەڵدەتەکێنێت ترسام و شڵەژام دووچاری حاڵەتێکی کردم کە باس ناکرێ دەتوانم تەنها ئەوەندە بڵێم کە حاڵەتی چاوەکانی لە حاڵەتی چاوەکانی تابلۆکە ئاچوو زۆر حەزمە کرد هەر لەو ساتەیە خۆم بە هەڵە داوان بچم و تەماشای چاوەکانی تابلۆکە بکەم من چۆکم دا منێک کەوام هەست دەکرد وشک بوومەتەوە و بوومەتە مۆمیا، منێک کە جگە لە کاری ئیداری و مامۆستایی بیر لە هیچ شتێکی تر ناکەمەوە. من لە ئاست ئەم ئافرەتە نەناسەدا ئەژنۆم شکا. نیگای چاوەکانی سیحری لە منیش کرد. بۆ چەند ساتێک تووڕەیی لە ناخمدا کێنگڵی پێدام، پاشان شتێک لە دڵمدا توایەوە، گرێیەک کرایەوە و زامێک دەمی کردەوە و خوێنی لێ ڕژا. خاو بوومەوە، ئینجا ناسیمەوە، بە خۆم وت. دەبێت چ ئازارێکی بەدەست ئەم ئافرەتەوە چەشتبێت؟ ئێستا کە خەریکم بیرەوەریەکانی ڕۆژانی ڕابردوو نووسمەوە، ئەم خەیاڵاتانەم دێتەوە یاد، لەو ساتەیا هیچ دەسەڵاتێکم نەما و ئەم ئافرەتە فریودەرە یەکسەر پەی بەو هەستەم برد و پاشەکشەی کرد تا بڕوات، منیش ڕاستەوخۆ بەرەو لای درگاکە چووم و کردمەوە، ڕوو و داڵانەکە هاوارم کرد. غوڵام وەرە ئەم درگایە بکەرەوە ئافرە تەنەناسەکە لە نزیک مێزەکەەوە لەسەر کورسیەک دانیشت تەماشایەکم کرد وەختێ غوڵام هاتە ژوورەوە چووەوە سەر مێزی نووسنگەکە و کلیلەکەم دەرهێنا و دامەدەستی و پێموت هۆڵەکە ساردەوانە ئەمڕۆ ئاگرت نەکردوێتەوە نەخێر خۆتان فەرمووتان سۆپا نەوتیەکە هەڵکە لای دەرگای هۆڵەکەوە دایبنێ تا ئێمە دێین باشە؟ فەرەنکیز هەلێکی قۆستەوە تا تەماشایەکی ئارایشتەکەی خۆی بکا جانتاکەی کردەوە ئاوێنەیەکی لێ دەرهێنا سەیرێکی دەموچاوی خۆی کرد بە دەسڕێکی ئاوریشم گۆشەی لێوەکانی پاکردەوە ئاوێنەکەی خستەوە ناو جانتا سوورەکەی دەستی و تەماشای منی کرد ئینجا کەوتەوە قسەکردن باسی ساختمانی مۆزەخانەکەی کرد باسیەوەی کرد کە هاوڕی هونەرناس و هونەرپەروەری لە دەستگا دەوڵەتەکاندا زۆرە سەرۆکی کۆمپانیای مافوری چنین زۆر ڕێزی لێگرێت و بەڕێوبەری گشتی وەزارەتی ڕۆشنبیری لە هاوڕیانی پۆکەرێتی هەر پێشنیارێکیش بکە یاریدەدەری سەرۆک وەزیران خۆی دەیخوێنێتەوە بەڵام بە کورتی ئەمانە کاری باشیان لە ناوەشێتەوە ئەمانە بابایەکن دەیانەوێت لەم دنیادا چەند ڕۆژێک بەخۆشی بگوزەرێنن شەریکی دز و هاویاری قافڵەن هەریەکە و بۆ خۆی لی دەدات و کەس بە کەس نییە بەڵام ئەم ئافرەتێکی تەنها و بێکەسە نرخ و بەهای ئەم مۆزەخانەیەی لایە و دەزانێ کە دەبێ چۆن چاودێری مۆزەخانەیەکی نیگارکێشان بکرێ. لە جیاتی جارێک چەندین جار مۆزەخانەکانی ئەوروپای بینیوە، ئامادەشە تەواوی تابلۆکانی بکڕێ و خۆشی ساختومانیان بۆ دروست بکات. پاشان دەربارەی وەزیری ڕۆشنبیری قسەی کرد و وتی کە کابرایەکی خراپ نییە، بەڵام هێندەی گوێرەکەیەک سەری لە هونەر دەرناچێت. ئەم ئافرەتە یەکڕیزە دەدوا و قسەکانیشی دەربارەی شتێکی داریکراو نەبوون. سەبارەت بە هەموو شتێکە دوا و باسی ورد و درشتی دەکرد. ئینجا لەمەڕ هاوسەرەکەی وەزیری ڕۆشنبیریەوە قسەی کرد و زۆر شتی دەربارەی کچەکەی دەزانی من گوێم بۆ ئەو قسانەی ناگرت هەر لە یەکەم ساتەوە ڕقم لێ هەڵگرت بە دوژمنی خۆم مەزانی بە بکوژی مامۆستا مەزانی بەڵام نەشم دەویست ڕقەکەم پێوە دیار بێت دەمویست تۆڵەی خۆم لەم ئافرەتە دڵڕەقە بکەمەوە تەماشایە کردم ئایا دەویست دڵ و ڕۆحم لەت و پەت بکە لەژێر چاوە چاودێری هەڵسوکەوتیم دەکرد هەر ئەوەندە هەستم دەکرد سەیرم دەکات یەکسەر خۆم بە شتێکەوە مەشغوڵ دەکرد وەختی هەستم کرد من زۆر بایەخ بە قسەکانی نادەم پێڵۆکانی چاوی تروکان بە دیوارەکەوە لە ژوور سەری منەوە تابلوویەکی مامۆستا هەڵواسرا بوو فەرەنگیز جارجار سێرێکی دەکرد و بەدەم سیرکردنیشەوە هەردەدوا بە دەستە چەپدا بەرامبەر پەنجەرەکە چەند کاشێک بە دیوارەکەەوە بوون کە مامۆستا نەخشیانی کێشا بوو کە یەکێک بوو نووسنگی قوتابخانەکە دەهات لە پێشدا ماوەیەک لە وێنەکەی مامۆستا وردەبوویەوە پاشان ڕەنگی شین و درەوشاوی کاشەکان سەرنجی ڕادەکێشا ئافرەتە نەناسەکە ئەوەندە لە کاشەکان ورد نەبوویەوە، دەتگوت زۆری بینیون، پاشان ڕووی وەرگێڕا و تەماشای درەختێکی کاژی جوانی کرد کە بەفر پۆشیبووی، لەگەڵ ئەمەشدا لە قسە ناکەوت. لەسەر کورسیەکە هەڵسا و چاوی بڕیە درەختەکە، منیش ئەم هەلەم قۆستەوە تا بە تەواوی لێی وتبمەوە، دەم و چاوی لەلاوە زۆر جوان بوو، لەوە ئەچوو تەمەنی چل ساڵێک ببێت بە ژن و باڵاڕێک. هەمدیسان لەژێر پاڵتۆ گەورەکەیەوە دەستەکانی لە کەمەری گیر کرد. پەنجەکانی درێژ و شەمشاڵی بوون پێستی سپی و ئاڵی پەنجەکانی نەرم و نیانیان دەهاتە پێش چاو هیچ نیشانەیەکی پیری بە دەموچاویەوە دیار نەبوو تەنها ئەوەیە مرۆڤ کە لوت و لێوی بەوەی تابلۆکەی چاوەکانی بەراورد دەکرد هەستی بە جۆرە جیاوازیەک دەکرد زوڵفەکانیشی کە درێژ بوون تا ئاستی خەتی لێوی خاو بوو لەوێشەوە تا سەرشانەکانی شەپۆل شەپۆل هاتبوونە خوارەوە. قژی ڕەشێکی قەترانی بوو لە چوارچێوەیەکی ڕەش دەچوو کە پێستە سپیەکەی سپیتریان پێدەبەخشی تاقە خەتێک لە نێو چاوانی دادەبینرا دەمولێ و ناوچەوانی تەبیریان لە هیچ حاڵەتێک ناکرد بەڵام چاوەکانی تەنانەت لە باری ئاساییاندا خەماوی خۆیان دەنوان بۆ چەند ساتێک بێدەنگی باڵی بەسەر ژوورەکەیا کێشا من هەربیرم لەوا کردەوە چۆن ئەم ئافرەتە بێنمە قسە بەڵام قسەی بێسەر و بەرنا بەڵکو قسەیەک کە تامەزرۆی گوێگرتنی بم، نە قسەیەک کە دەیەوێ منی پێ هەڵخەڵەتێنێت. لە دڵی خۆمدا بیرم لەوە کردەوە دەبێ چۆن چۆنی لەگەڵ ئەم ئافرەتەیا ڕەفتار بکەم. ئایا ئەبێ بە نەرمی لەگەڵیا بجووڵێمەوە؟ بە تکا و پاڕانەوە لێی نزیک ببمەوە؟ یان ئەبێ بە شێوازێکی توندوتیژ ئەم ئافرەتە خۆ بە گەورەزانە بهێنرێتە سەربار؟ تەنانەت بێدەنگییەکەشی پڕ مانا بوو. ئێستاش دەیویست یاریم لەگەڵا بکا. دوای ئەوەی بە نیگاکانی سیحری لێ کردم، وەختێ غوڵامم بانگ کرد تا دەرگای هۆڵەکە بکاتەوە، دەبوایە بە جۆرێک لە جۆران سوپاسی بکردمایە. ئەم ئافرەتە زۆر بە چاوی خۆیەوە دەنازێت، هەر بەم تەلیسمەش ئەفسوونی لە مامۆستا کردووە و ئەوەتانە ئێستاش لەگەڵ مندا بە نیازی خۆی گەیشت. بە هەر حاڵ، من لە مێژ بوو خۆم بۆ مامۆستا تەرخان کردبوو، لە پێناوی ئەوەشدا ئامادە بووم بەرگەی هەموو جۆرە سووکایەتییە بگرم. ئامادە بووم بیست ساڵی تریش لە پشتی ئەم مێزەوە دانیشم و چاودێرێکی ئاسایی بم تەنها بە ومێدی ئەوەی کە ڕۆژێک لە ڕۆژان ئەم ئافرەتە ببینم لەگەڵ ئەوەشدا نەم دەتوانی دەربەستی هیچ نێم ڕەنگە فەرەنگی سیشداخیەوە لی دابێت کە لە پێناوی داوایەکی بچووک داناچار بوو دواچەک و بڕندەترین کە لە دەستی دابوو لەگەڵمدا بەکاری بهێنێت و بە نیگاکانی من ڕام بکات لەوانەش هێشتا ئەم ئافرەتە نەهاتبێتەوە سەر خۆی و بۆ ئەوەی خۆی لە دەست نەدات هێمنێکی ساختەی پیشان دەدا و بێباکانە خۆی دەنواند بە هەر حاڵ ئەو بە مەبەستی خۆی گەشت بوو ئینجا نۆرەی من بوو کە ئەم دەرفەتە لە دەست نەدەم و ئەم ئافرەتە بهێنمە قسە لەسەرم شتە سوور بووم ڕۆحم هات بۆ سەر لێوم ئەگەر نهێنی ئەم تابلوێم نەدۆزیایەتەوە ئەمڕۆ بواە یاسبی لە داخاندا تەقم دەکرد لەناکاو چەخماخەیەک لە مێشکمی دا. ئیتر دەرفەتی ئەوەم نەبوو لەوە زیاتر بیر لە سوود و زیانی نەخشەکەم بکەمەوە. لەسەر مێزەکە هەڵسام، لە دەرگاکە نزیک بووم و دەسکی دەرگاکەم گرتم و وتم، ئیجازە فەرموو سەرێ لە پۆلەکان بدەم؟ جاری وایە قوتابییەکان لە پۆلەکاندا دەمێننەوە، ئەوەش پێچەوانەی دەستوور و فەرمانەکانە. دەچم لە پۆلەکان دەریان ئەکەم و یەکسەر دەگەڕێمەوە بەیەکەوە بۆ هۆڵی مۆزەخانەکە ئاچین. زۆرتان پێیەچێ ئاغا. نابێ ئیجازە فەرموو من لەگەڵ فەڕاشەکەیا بچم؟ تۆسقاڵێک سەبری نەمابوو تۆسقاڵێک منیش بەدامەوە گرنگ نەبوو نەخێرخانم یەکەم دەبێ من خۆم لە خزمەت تانابم جگە لەوەش هەموو پێنج دقیقەیەکی پێناچێت ئەمە موت و دەرگاکەم کردەوە و چوومە دەرێ بە هەڵەداوان بەرەو هۆڵی مۆزەخانەکە چووم وەڵام دەرگاکەی کردبوو و لە تەنیشتەوە چاوەڕی من بوو پێم و وەڵامی تر تۆ پێویست ناکە لێرە چاوەڕێبیت بڕۆرەوە بۆ ماڵەوە من خۆم دەرگاکە داخم و کلیلی دەرگای ساختمانەکە ئێمە دەست پاسەوانی قوتابخانەکە بڕۆ گیانەکەم هەر ئەوەندە غوڵام بە پلیکانەکاندا چووە خوارەوە، خۆم کرد بە هۆڵی مۆزەخانەکەیە. گڵۆپەکەی داگیرسابوو. بە تواسوقێکەوە کە هەرگیز لە خۆمدا شکم نابرد، ڕوو تابلۆی چاوەکانی ڕۆیشتم. دەتوت یەکەمجارە ئەم تابلۆیە ئەبینم. دەتوت ساڵانێکی زۆرە ناویم بەرگوێ کەوتووە و کۆپیەکانیم بینیوە، بەڵام هەرگیز چاوم بە تابلۆکەی خۆی نەکەوتووە. دەتوت سەر لە نوێ لاو بوومەتەوە و لە یەکەم ژوانی ئەو ئافرەتەدام کە دەیەوێت خۆی فڕێداتە ئامێزمەوە. ئیدی چاوەکان بەلای منەوە مانایەکیان بەخۆوە گرتبوو چاوەکان هێزیان لەبەر منیش بڕی تاوێک لیان ورد بوومەوە تەواوی کارەساتەکەی ژیانی مامۆستا هاتەوە بەر چاوم دەبێ پشتی ئەم ئافرەتە بدرێ لە ئەرز تەماشای تابلۆکەم دەکرد و بیرم لە پلانەکەی خۆم دەکردەوە گڵۆپەکەم کوژاندەوە تاکو لە دەرەوە کەس نەزانێت چی دەکەم دەرگای عەبارەکەم کردەوە و تابلۆکەم لە جێگەی خۆی هەڵگرت و لەسەر مێزەکە دامنا و دەستێکم بەسەر چاوەکاندا هێنا وەک بڵێ بەدەست لێدان زیاتر هەستیان پێدەکەم و چێژیان لێ دەبینم هەستم بە تۆزێکی ورد کرد کە لەسەر تابلۆکە نیشتبوو بەدەستڕێک تۆزەکەم سڕی و تابلۆکەم بەرز کردەوە بە هەردوو دەستم کردمە سەر سەرم بۆ ئەمبارەکەم برد تابلۆکە قورس بوو منیش لاواز هەستم دەکرد خەریکە لە ژێر قورسایەکەیدا ئەچەمێمەوە بە هەناسە بڕچێ گەڕامەوە بۆ هۆڵەکە تاوێک لەسەر کورسیەک دانیشتم ئارەقەکەی دەموچاوم سڕی و چوومەوە بۆ نووسینگەکە وتم فەرموو خانم با پێکەوە بچین بۆ هۆڵەکە. خۆشەویستان بەشی پێنجەمی ڕۆمانەکەتان پێشکەشکرا تا ئێوارەیەکی تر و بەیگەیشتنەوەیەکی نوێ هەر شاد بن خواتان لەگەڵ.